لەگەڵ ئەوەشدا کە بە بۆنەی گەشتنی وەرزی هاوین هەوای تەبەز گەرم بوو بەڵام من حەزمە کرد کە هێشتا لەوێ بمێنمەوە بەڵام فرعون لە شاری ئاسۆ منی بانگهێش کرد و هەواڵی نرد کە ئازاری سەری زۆر بووە و ئەبێ بۆ چارەسەرکردنی بگەمە ئەوێ بە کاپتام وت فیرعەون هەواڵی بۆ ناردووم کە ئازاری سەری زیادی کردووە و گومان لەوەدا نییە کە ڕاست دەکات چونکە فیرعەون درۆزن نییە و پێویستی بە درۆکردن نییە بۆیە من خواحافیزیت لەکەم و بەرەو ئاسۆچم کاپتاوتی گەورەم من ئەوەندەی کە توانیم گەنمم بۆ کڕی و ئەو دانەوێڵانم لە کۆگاکانی چەند شارێکدا داناوە بۆ ئەوەی ئەگەر عەمباری شارێک لە ناوچوو ئەمبارەکانی تر بمێنێتەوە هەروەها بۆ دووربینی بڕێک لەو گەنمەی کە کڕیومە شاردومەتەوە چونکە لەوانەیە کە بەهۆی نەبوونی ئایندا هەرچێک گەنمت لە کۆگاکاندا هەیە دەستی بەسەردا بگیرێت و بەسەر هەژاران دابەشی بکەن و ئەگەرم کارە ڕوویدا هێشتا هەر هەندێک گەنمت بۆ ئەمێنێتەوە کە فەرمان بەرەکانی فرعون نەتوانن بیدۆزنەوە من وا هەست دەکەم کە لە مانگەکانی داهاتوودا کارەساتێکی ترسناک ڕووبدات چونکە فیرعە و نردنی گۆزەی کۆنی بۆ سووریا قەدەغە کردووە و هەروها ڕێگەی ناردنی گەنمیشی بۆ سوریا بە تەواوەتی داخستووە، بەڵام ئەگەریش ناردنی گەنمی بۆ سوریا قەدەغە نەکردایە دیسانەوە هەر لە میسردا کەس هەوڵی ناردنی گەنمی بۆ سوریا نەئەدا، چونکە لە بازاڕی میسردا گەنم نییە کە کەس بیکڕێتەوە و بۆ سوریای بنێرێ، من نازانم کە ئەو بۆچی ناردنی گۆزەی بەتاڵ و کۆنەی بۆ سوریا قەدەغەکردووە و ئێمەی لەو قازانجە بێبەش کردووە، بەڵام ئەکرێم بڕیارە هەڵبوەشێنینەوە. چونکە ئەگەر گۆزەکان پڕ بکەین لە ئاو ئیتر پێی ناوترێ گۆزەی بەتاڵ و ئەکرێ بۆ سوریای بار بکەین بەڵام تێچوونی بارکردنەکەی زیادەکا لە پاژەوەی کە خواحافیزیم لە کاپتا کرد مەریت و تەهوتی بچووکیشم بینی و خواحافیزیم لەوانیش کرد و وتم بمبورن کە ناتوانم ئێوە لەگەڵ خۆمدا بۆ ئاسۆ ببەم چونکە فیرعەون فەرمانی داوە کە بە خێرایی بگەڕێمە و سەفەرە لە ناکاوەکەی من ڕێگا لە هاتنی ئێوە گرێ. مەرید وتی، ئەگەر تۆ بە پەلەش ناگەڕایتەوە، دیسانەوە هەر باش نەبوو کە من لەگەڵ خۆتدا ببەی. پرسیم بۆچی؟ مەرید وتی، ئەگەر ڕۆکێکی بیابانی لە بیابانەوە بۆ شار ببەیت و لە زەویەکی بەهێزدا بینێژی و هەموو ڕۆژێ ئاوی بدەی لە دوای چەند ڕۆژێ وشکەبێتەوە چونکە وگیایە بۆ بەردەوامی ژیانی پێویستی بە هەوا و خۆر و بۆنی بیابان هەیە خۆشەویستەکەی من و تۆش بۆ ئەوەی هەمیشەیی بێ نابێ بچێتە ناو ژینگەی شاری ئاسۆوە چونکە لەوێدا تۆ هەموو کاتێ ژنەکانی دەربار ئەبینی و ئەوان بەردەوام پێدەڵێن کە لە نێوان ئێمە و ئەو واتە مەریددا جیاوازی زۆر هەیە سەرەڕای ئەوەش بۆ پلە و پایە و ڕێزی تۆش باش نییە کە لە شاری ئاسۆدا لەگەڵ ژنێک ژیان ببەیتە سەر کە خزمەتکاری مەیخانە بووە و بەر لە تۆ پیاوانی تر لەگەڵیدا ڕایانبواردووە. وتم، مەرید، تا کاتێک کە من لە تەک تۆم خەیاڵم ئاسوودەیە، بەڵام کاتێک کە لە تۆ دوورەکەومەوە تێیەگەم کە وەکوو تینووێک، کە پێویستی بە ئاوە، منیش پێویستم بە تۆیە و لە نێوان هەموو ئەو ژنانەی کە تاوەکو ئەمڕۆ ناسیومە، تەنها تۆیت کە کاتێ من لەگەڵ تۆدام خۆم بە تەنها نازانم، بەڵام لە لای ژنەکانی تر هەست بە تەنهاییەکەم و ئومێدەوارم بە زووی بگەڕێمەوە بۆ لای تۆ و ئەمجارە لە تەبەس دەرنەچم. مەرید وتی من ئەزانم ئەگەر تۆ بۆ ئاسۆ بڕۆیت لەوێ ناگەڕێیتەوە، وتم ئایا وازانی کاتێک کە من ئەڵێم ئەگەڕێمەوە درۆت لەگەڵدا ئەکەم؟ مەرید وتی نا سینۆهە تۆ درۆزن نیت، بەڵام من بیستوومە کە فیرعەون تووشی بیمارییەکی سەخت بووە و هەندێ لە لایەنگرانیشی ئەویان بەجێهێشتووە، بەڵام تۆ یەکێک نیت، کە لە ڕۆژی نەخۆشیدا بەجێی بهێڵی بۆیە لە ئاسۆدا ئەمێنیتەوە و هەر لەبەرەوە ناتوانانی بگەڕێتەوە بۆ تەبەز وتە مەریت من ئامادەم کە لەگەڵ تۆدا لەم وڵاتە بڕۆم و لە شوێنێکی تردا من و تۆ و تەهوت بە بەختەوەری بژێن و من لە شەڕی خوای کۆن و نوێ و شێتەکەی فرعون بێزار بوومە وا هەز دەکەم کە لە شوێنێکی تری جگە لە تەبەس ئەکرێ ژیان ببینە سەر مەرید پێکەنی وتی سینۆهە من لەم قسەی تۆ زۆر دڵخۆشم چونکە ئەو وتەیە ئەوە دەرەخە کە منت خۆشەوێ بەڵام تۆ لە کاتی دەربڕینی ئەم قسەیە بیر لە ئاکامەکەی ناکەیتەوە و تۆ نازانی یەکێک کە لە میسر گەورە بوو بێت و ئاوی نیلی خواردبێتەوە و بە تایبەت ئەگەر لە تەبەستدا ژیابێ لە هیچ جێگایەک جگە لە ئێرە هەست بە بەختەوەری ناکە جگەلەوەش من لە دوای دەرچوونمان لەم وڵاتە بەهۆی تەمەنمەوە پیر و قەڵەوە بم و دەموچاوم زیاتر لە میوەیەکی وشکەوە بوو چرچە بێت و تۆ هەر کاتێک کە بڕوانیتە من لێمە ترسێی و سەرزەنشتی خۆ دەکەی کە بۆچی لەگەڵ مندا لە میسر دەرچوویتە و بەختیاری و ئاسوودەی خۆتت لە نیشتیمانەکەتدا کردوەتە قوربانی هەوەسێکی کاتی وتم مەریت نیشتیمانی من تۆیت و من لەگەڵ تۆدا هەست بە خۆشییەکەم و ئاوی نیل کاتێ لە کامی مندا سازگارە، کە لە تەنیش تۆبم تۆ ئەڵێت کاتێک کە پیر بووم پەشیمان ئەبیەوە کە بۆچی تەمەنی خۆت لەگەڵ مندا بردوێتە سەر یان لەگەڵ تۆدا بۆ دەرەوەی میسر کۆجەکەم بەڵام کەسانێ بەم جۆرە بیرەکەنەوە کە تازە گەیشت بێتنە یەکتری و هاوڕێتی یەکتریان تاقی نەکردبێتەوە ئەگەر بڕیار بواە کە ژنەکان و ژینگەی تر بتوانێ من بەرامبەر بە تۆ بێوەفا بکە هەتاو کوێستا کردبووی بۆیە من هەرگیز لە تۆ تێر نابم و ئەو ڕۆژە نایەت کە پەشیمان ببمەوە بۆچی لەگەڵ تۆدا ژیاوم مەرید وتی ئەوەی کە ئەڵێم تۆ سەرزەنشتی خۆ دەکەی کە بۆچی لەگەڵ مندا ژیاوی بۆ ژیانی بەردەوام و دووبارە بوونەوەی چەند بارە بوونەوەرکانە سینۆها پیاو لەلایەن خویەکانەوە بە شێوەیەک دروستکراوە کە هەر کاتێ دەجار لەسەر یەک بەتامترین و بۆن خۆشترین خواردن بخوا حەزەکە کە خواردنێکی تر بخوا ئەگەرچی لە خواردنەکەی دوێنێ ناخۆشتر بێ و پیاو هەروەکو چۆن لە خواردنی چون یەک تێرە بێ لە بەسەربردن لەگەڵ تەنها ژنێکیشدا هەست بە بێتاقەتیەکە بەتایبەت ئەگەر ببینێ کە ئەو ژنە زۆر پیر بووە لەگەڵ ئەوەشدا گەر نهێنیەک نەبوایە من لەگەڵ تۆدا ئەهاتم کە لە میسر بڕۆین و لە وڵاتێکی تردا ژیان ببەینە سەر بەڵام ئەم نهێنیە ڕێگا لەوەگرێ کە لێرە بڕۆم و لەوانەیە ڕۆژێک دابێ کە تۆ بەم نهێنیە بزانی چونکە من بە بۆنەی تۆ تاوکو ئەمڕۆ لە پاراستنی ئەم نهێنیەدا دانم بەخۆم داگرتووە نەک لە بەرخۆم لێم پرسی نهێنیەکە چییە بەڵام مەرید نەیدرکاند و تەنها وتی لەوانەیە ڕۆژێک ئەم نهێنییە لە دەروونی خۆم بهێنمە دەرەوە و پێت بڵێم. پاشان من دوعاخوازیم لە ئەو و لە تەهوت کرد و بە کەشتی بەرەو ئاسۆ کەوتمە ڕێ. من سەبارەت بە مانەوەم لە تەبەس لەم سەرگوزەشتەیەدا زۆر دوام، لە کاتێکدا کە ئەو دەمە ڕووداوێکی گرنگ لە ژیانمدا ڕووی نەدا. بەڵام هەندێ لە بیرەوەرییەکانی ڕابردوو بۆ مرۆڤ شیرینترە. لە یادەوەریەکانی تر و ئەوەی بەسەرهاتەکە ئەگێڕێتەوە لەزەت لەوەکە کە جێگایەکی تایبەتی لە بەسەراتەکەی خۆی بە تێر و تەسەلی باس بکە. لە دوای ئەوەی کە بۆ شاری ئاسۆ گەڕامەوە ڕوانیم ئەخناتون بەڕاستی نەخۆشە و پێویستی بە چارە سەرکردە گۆناکانی فرعون بە ناواچوو بوو گردردنی لە باریکیدا درێژ ببوو لە بۆنە ڕسمەکاندا نێتوانی کێشی تاجی پاشایەتی میسری خوار و میسری سەر و لەسەر سەری خۆی ڕابگرێ و سەری دائەنەوان بینیم ڕانەکانی فرعون کەمێک ئاوسا بوو لەسەر ڕانی هەندێک تلۆق پەیدا ببوو، مەچەکی قاچەکانی لەڕ بوو، بەهۆی کەم نووستن لە دەورا دەوری چاوەکانیدا بازنەیەکی ڕەش دروست ببوو، فیرعەون لە کاتی قسە کردندا بە جۆرێک لە بیری خوایەکەیدا بوو کە چیتر نەیەڕوانیە دەموچاوی خەڵکی و لە بیری ئەچوو کە گفتوگۆ کات و لەگەڵ ئەوەشدا کە لە ئازاری سەری ئەیناڵان بەڵام پیاسەکردنی بەرخۆر بەبێ کڵا و چەتر ئەبووە هۆی ژانە سەری زیاتر و کاتێک کە من ڕێگام لەم کارێ گرت ئەیوت تیشکی خویەکەی من بەرەکە دەدات و من ناتوانم خۆم لەو تیشکە بێبەش بکەم بەڵام تیشکی خۆر لە بری ئەوەی فەڕی پێ ببەخشێ بە ڕادەیەک ئازاریەدا کە فیرعەونی تووشی وڕێنە ئەکرد و خەوی ترسناکی ئەبینی و دیار بوو کە خویەکەی فیرعەونیش وەکو خودی ئەخناتوون بوو بە جۆرێک چارەسەری بە دڵڕەقی و توندوتیژیەوە ئەبەخشیە خەڵکی کە ئەبووە هۆی بەدبەختی لەگەڵ ئەوەشدا کە فیرعەون پیاوێکی نەخۆش و لاواز و نائاسایی بوو بەڵام لەو کاتەی کە ئەی ڕوانیە من من خۆشم ئەویست و بە هیوا بووم کە بتوانم کارێک بکەم کە نائومێد نەبێ فیرعون لەو کاتانەدا ئەیوت سینەها ئایا ئەو شتانەی کە بە ئیلهام ئەدرایە من و من ئەم بینی درۆ بوون ئەگەر وابێت ژیان لەوە ترسناکترە کە من بیرم لێ کردەوە و دەرەکەوێت کە دنیا بەهۆی خۆشەویستی و هەستەوە بەڕێوە ناچێ بەڵکو وزەیەکی تۆقێنەری بە ئازار ئەم جیهانە بەڕێوەبا، بەڵام لەبەرئەوەی کە هەرگیز ناگونجێ توانایەکی شێت و ئازارگەیەنەر جیهان بەڕێوەببا، من دڵنیام کە ئەو شتەی بە من ئیلهامەدرێ یان ئەیبینم ڕاستەقینەیە و لەمەوبەدوا گەر خۆریش تیشکی لە دڵی من نەدا، من گومانم لە ڕاستی ئەو پەیامە نییە کە بۆم دێ، من بە ڕادەیەک بە هۆی ئیلهامەکانی کە لە ئاتونەوە بۆم دێت ڕاستەقینەکان ئەبینم کە ئەتوانم هەست بە ناو دڵی خەڵکی بکەم و بۆ نموونە ئەزانم تۆ وا بیرەکەیتەوە کە من شێت بم بەڵام من لەم هزرەی تۆ ئەبورم چونکە لە یادی ناکەم کە تۆ لەو کەسانە بووی کە نوری حەقیقەتەکەی ئاتون گەیشتە دڵت بەڵام کاتێک کە سەرێشەکەی ئازاری ئەدا و ئەیناڵان ئەیوت سینۆهە کاتێک کە گیانەوەرێک بریندارەبێ بۆ ئەوەی کۆتایی بە ئازارەکەی بهێنن ئاژەڵەکە ئەکوژن بەڵام کەس ئامادە نیە کە مرۆڤێک بکوژێ بۆ ئەوەی ڕەنجکێشانەکەی هێوەر بکاتەوە من لە مردن ناترسم چونکە ئەزانم کە من لە خۆرم و لە دوای مەرگ بەرەو خۆرەچم بەڵام لەوە ئەترسم کە بمرم و هێشتا ئاتون میسری نەگرتبێتەوە، لە وەرزی پایزدا بەهۆی نزمبوونەوەی پلەی گەرمی خۆر و فێنکی هەوا و چارەسەرکردنەکەی من وەزعی فیرعەون باشتر بۆوە بەڵام من هەندێ جار وام بیرەکردەوە کە ئەگەر سەربەز بوومایە وازم لێ ئەهێنا هەتا بەو حاڵەوە بمرێ بەڵام پزیشک ئەگەر بتوانێ چارەسەری نەخۆشێک بکا یان ئازارەکەی کەم بکاتەوە بۆی نییە وازی لێ بهێنێ تا ئەمرێ و پزیشک ئەبێ باش و خراپ و پیاوی چاک و پیاوی بەدفەڕ بە یەک جۆر چارە سەر بکات و بەرامبەر بە هەردووکیان هاوڕێکی دڵسۆز بێ لە پاژەوەی کە باری تەندروستی فیرعون باشتر بووە وەکو پێشوو لە بیرکردنەوەدا نقومە بوو بەردەوام بیری لە خویەکەیە کردەوە و لەبەرئەوەی کەیزانی باوەڕهێنان بە ئاتون بە پێویستی بەرەو پێش ناچێ بەرامبەر بە ئەوانی دەوروبەری بەدگومانە بوو. لەم کاتەدا شاژن نفرتیتی بۆ پێنجەمین جار کچی بوو. لەم ڕووداوە ئەوەندە تووڕە بوو کە بڕیاری دا تۆڵەی خۆی لە فیرعەون بکاتەوە، چونکە فیرعەونی بە گوناهبار ئەزانی و وای بیرئەکردەوە کە ئەو بەهۆی ناتەواوی لەش و لاریەوە بە ئەنقەست دوا کە کە ئەو هەر کچی بێ. ئەو تۆڵەی کە نەفرتیتی لە فیرعەونی سەندەوە ئەوە بوو کە کاتێ بۆ شەشەمین جار دووگیان بوو ئەو مناڵە لە پشتی فیرعەون نەبوو چونکە نەفرتیتی ڕێگایدا کە تۆوێکی دەرەکی ئەو دووگیان بکات و ئەو ئەوەندە ملهوڕ ببوو کە لەگەڵ هەموو کەسێکدا ڕایەبوارد توتمەز بە منی وت کاتێک کە لەگەڵ نەفرتیتیدا ڕامبوارد ئەو ژنە بە منی وت کە من بەتەمام بەهۆی جوانیەکەی خۆمەوە ئەو کەسانە بۆ لای خۆم ڕابکێشم کە لە باوەڕپێکراوەکانی فیرعەونن بۆ ئەوەی ئەوانی لێ دوربکەمەوە، نفرتیتی ژنێک بوو کە بۆ گەیشتن بە مەبەستەکانی خۆی سوودی لە جوانیەکەی خۆی وەرەگرت و لەبەرئەوەی کە خوێنی پاشایەتی لە دەمارەکانیدا هاتوچۆی نەئەکرد چونکە ئەو کچی ئامی بوو بایەخی بەوە نەئەدا کە خەڵکی بێگانە لەگەڵیدا ڕابیۆرن من ئەبێ ئەوە بڵێم کە بەر لە دایک بوونی کچی پێنجەم، نەفرتیتی ژنێکی داوێن پاک بوو، لەگەڵ ئەوەشدا کە زۆر لە دەرباریەکانی میسر لایەنگری ئەو بوون و دیاری گران بەهایان پێشکەشی ئەکرد، بەڵام ئەو لەگەڵ هیچ کامێک لەواندا ڕابواردنی نەئەکرد و فیرعەونی مێردی خۆی لە هەموان پێ باشتر بوو. هەر بۆیەش هەندێک کەس لە رێلادانی شاژن نەفرتیتیان بە رووداوێکی شووم لە قەڵەم دا و ئەو شتەیان بە یەکێک لە هۆکار و دیاردەکانی بەدبەختی گەلی میسر و دانیشتوانی شاری ئاسۆ زانی بە تایبەت لەبەرئەوەی وایان بڵاو کردەوە کە نەفرتیتی نەک تەنها لەگەڵ پیاوەکانی دەربار رابوێرێ بەڵکو رێگا بە سەربازەکانی لیبیا و کرێکارەکانیش ئەدا بێنە ناو ژوورەکەیەوە بەڵام من باوەڕم بەم پڕوپاگەندانە نەئەکرد چونکە ئەمزانی کە خەڵکی حەزیان لەوەیە شت گەورە بکەنەوە و ژنی گەورەکان لەوە بەدناوتر بکەن کە هەن، فیرعەون ئاگای لە سەرەڕۆیی و لە ڕێگا لادانی ژنەکەی خۆی نەبوو، لەگەڵ کەسدا هەڵسوکەوتی ناکرد کە زانیاری لێ بەدەست بێنێ. ئەخناتون جگە لە نان و ئاوی ڕووباری نیل هیچی تری ناخوارد و نەئەنۆشی و ئەیوت، من ئەبێ بەهۆی خۆپاراستن لە خواردنی بەتام خۆم خاوێن کەمەوە، بۆ ئەوەی ئاتون باشتر لێمەوە دیار بێت و گۆشت و شەراب و ئاوی جۆ لەبەرەوەیە بێتە هۆی سڕبوون و مەستی ڕێگا لەوە گرێ کە نووری حەقیقەت بە تەواوەتی لە دڵم بدات. لە وڵاتانی ترەوە هەواڵی ناخۆش گەیشتە میسر و ئازیرۆ لەو لەوحانی کە بۆ میسریە ناردەیوت سربازەکانم حەزەکەن کە بۆ ماڵەکانی خۆیان بگەڕێنەوە و مەڕەکانی خۆیان بلەوەڕێن و لە زەویەکاندا کشت و کاڵ بکەن بەڵام کۆمەڵێ چەتە و ڕێگرکە لە غەزە و سەرزەمینی سینادا ئەژێن و چەکی میسریان پێە و ئەفسەرانی میسری فەرماندەیی ئەوانەکەن بەردەوام هێرشەکەنە سەر خاکی سوریا و لەبەرئەوەی کە مەترسیەکی هەمیشەییان بۆ سوریا دروست کردوە ئەو ناتوانێ ڕێگا بە سەربازەکانی بدا کە بڕۆنەوە هەروەها فەرماندەی شاری غەززە بە پێچەوانەی ناوەڕۆک و ڕۆحی پەیماننامەکەی کە لە نێوان میسر و سوریا دا بەسراوە کار ناکات و ڕێگا لە هاتنی بازرگانەکانی سوریا ئەگرێ کە بێنە ناو غەززە و کاروانە سریانیەکانی کە ببێنە ناو شارەوە ئەگەڕێنێتەوە و ئەم کردەوە دوژمنکاریانە زیانێکی زۆر لە خەڵکی سوریادا ئەگەر هەر کەسێکی تر لە جیاتی من بوایە نەیەتوانی دان بە خۆیدا بگرێت و شەڕی دەست پێکردەوە، بەڵام ئێمە لەبەرئەوەی کە ئاشتی خوازین تاوەکو ئێستا کردەوەیەکی دوژمنکارانەمان نەکردووە، بەڵام سەبری ئێمەش ڕادەیەکی هەیە و کاتەیە کە لە ڕادەی خۆی دەرچوو ناتوانم ڕێگا لە ئەفسەرەکان و سەربازانی سوریا بگرم، پاشای بابلیش کە حەزیەکرد گەنم بفرۆشێتە سوریا لە ڕکەبەری میسر لە بازاڕی سوریادا گلەیی هەبوو چونکە لەگەڵەوەشدا کە گەنمی میسر بۆ سوریا ناڕۆشت بەڵام ئەوەندە گەنمی میسر لە بازاڕی سوریادا هەبوو کە بازرگانە بابلیەکان نیانەتوانی گەنمەکەی خۆیان بە ئاسانی بفرۆشن باڵیۆزەکەی بابل لە میسردا ڕیشەکەی خۆی بەدەستە گرت و بە شڵەژانێکەوە ئەیوت ئاغاکەی من پاشای بابل وەکو شێرێک وایە کە لە شەولانەکەی خۆیدا دانیشت بێ و بۆنی هەوا بکات و بزانێ کە هەڵکردنی نەسیم لە کام لاوە بۆنی نێچیری بۆ ئەهێنێ و لە دوای ئەوەی کە بۆنی نەسیمی میسری کرد ئومێدەوار بوو کە دۆستایەتی و یەکگرتن لەگەڵ میسردا بۆ ئەو بەسوودە بێ، لە کاتێکدا کە تاوەکو ئەمڕۆ ئاغاکەی من هیچ قازانجێکی لەم یەکگرتنە نەکردووە. ئەگەر میسر ئەوەندە هەژارە کە ناتوانێت زێڕ بۆ بابل بنێرێ کە ئەو بەو هۆیەوە سەرباز بگرێ و گالیسکەی جەنگی دروست بکا، ئیتر من نازانم کە دواڕۆژی یەکگرتنی میسر و بابل ئەگاتە چی. گەورەکەی من حەزەکا کە لەگەڵ میسرێکی بەهێز و دەوڵەمەنددا هاوپەیمان بێ، چونکە ئەزانێ کە ئەم پەیمانی ئاشتییە جیهان دەستەبەرەکا. چونکە بابل و میسر لەبەرئەوەی کە هەردووکیان دەوڵەمەندن پێویستیان بە جەنگ نییە و لەبەرئەوەی کە بەهێزن خەڵکی لە یەکگرتنی ئەوان ئەترسن و هەوڵی شەڕکردن لەگەڵیاندا نادەن بەڵام یەکگرتن لەگەڵ میسرێکی لاواز و هەژار نەک تەنها سوودی بۆ گەورەکەی من نییە بەڵکو بارگرانیەکیشە بۆ بابل و پاشای بابل کاتێک کە بیستی فیرعەون بەو ئاسانیە چاوپۆشی لە سووریای کرد و ئەو وڵاتەی بەخشیە ئازیرۆ و هاوپەیمانە هاتیەکانی سەرسام بووە من میسرم زۆر خۆشەوێت و بەختەوەری فیرعەون و گەلەکەیم ئەوێ بەڵام لەبەرەوەی کە باڵیۆزی بابلم ناچارم بەرژەوەندەکانی پاشای بابل بخەمە سەرووی بەرژەوەندەکانی میسر و ئەزانم کە بە زووی پاشای بابل داوام لێکا کە لە میسر بگەڕێمەوە چونکە نوێنەرایەتی من لێرەدا بێسوودە و من دڵگرانم کە بەبێ جێبەجێکردنی ئەرکەکەم ئەگەڕێمەوە بۆ بابل، چونکە من لە ئارەزووی ئەوەدا بووم کە یەکگرتنی میسر و بابل قۆناغی لێدوان ببڕێ و بگاتە قۆناغی جێبەجێکردنەوە. ئێمە وتەکانی باڵیۆزی بابلمان سەلماند، چونکە مانزانی کە ڕازەکات و هاوپەیمانێتی کردن لەگەڵ وڵاتێکی لاواز و هەژاردا سوودی بۆ هیچ پاشا و گەلێک نییە. بورا بوریاشی پاشای بابل کە تا ئەو ڕۆژە بەردەوام کەلوپەلی یاری و هێلکەی ڕەنگکراوی بۆ ژنە سێ ساڵانەکەی خۆی کچەکەی فیرعەون ئەنارد چیتر دیاری نەنارد و دیار بوو کە بەتەما بوو پەیوەندیەکانی بپچڕێنێ لە کاتێکدا کەی زانی خوێنی پاشاکانی میسر واتە خوێنی خویەکان لە دەمارەکانی شازادە خانمدا هاتوچۆکە لەم کاتەدا باڵیۆزخانێکی هاتی هاتە ناو میسرە و ئەندامەکانی ئەم باڵیۆزخانێ بریتی بوون لە گەورەکانی هاتی و ئەیانوت بۆ ئەو هاتوونە کە داکۆکی لەسەر دۆستایەتی کۆنی نێوان هاتی و میسر بکەن و لەگەڵ ڕەفتار و دابونەریتی میسردا کە لە جیهان ناسراوە ئاشنا ببن و لە ڕێک و پێکی و هونەرە سەربازیەکانی سوپای میسر فێریوانە ببن ئەندامەکانی باڵیۆزخانە پیاوانێکی بەڕواڵەت خۆش ڕەفتار و بەڕێز بوون و هەندێ دیاریاندایە پیاوەکانی دەربار و لەوانە چێردێکی کانزایی نوێیاندایە تووتی زاوای فرعون کە ئاسنیان پێوت و توت لە وەرگرتنی ئەو دیارە زۆر خۆشحاڵ بوو چونکە بینیتی کە بەو کێردا توانێ کێردی میسرەکان بکاتە دوو کەرتەوە من کە لە کۆندا بە هۆی سەفەرکردن بۆ وڵاتانی دەرەوە کێردێکی ئاست نیم هێنابوو بەتوتم وت وا باشترە کە ئەو کانزا تیژ و گران بەهایە وەکو سریانیەکان بە زێڕ و زیو بڕازێنیتەوە و توتیش ئەم کارەی کردووتی حەزەکەم ئەم کێردە ئاست نیە بخەمە ناو گۆڕەکەمەوە چونکە توت وای بیرەکردەوە کە زوو ئەمرێت و تەمەنێکی سروشتی نابێت باڵێۆزەکان کە پیاوانێکی بەهێز بوون و چاویان وەکو چاوی دڕندەکان ئەدرەوشایەوە جێی خۆیان لە دڵی ژنەکانی ئاسۆ کردەوە چونکە ژنان هەموو شتێکی تازیان لە لاخۆشە و پیاوەکانی کۆشکی میسر ئەوانیان بۆ ماڵەکانی خۆیان بانگهێشتە کرد و ئەوان لە میوانداریەکاندا ئەیانوت ئێمە زانین لەمەڕ وڵات و گەلی ئێمەدا هەندێ شت دووتراوە کە بۆتە هۆی ترس و دڵەڕاوکێ، بەڵام ئەم قسانە بوختانە و ئەو کەسانەی کە ئیرەیی بە بەختیاری ئێمە ئەبەنەوە ئەم قسە قۆڕانەمان بۆ هەڵەبەستن، ئێمە گەلێکین کە ئەتوانین بخوێنین و بنووسین و بە پێچەوانەی ئەم شتانەی کەوتویانە خۆراکی ئێمە گۆشتی خاو و خوێنی مناڵان نییە بەڵکو حەزمان لە خواردنی سریانی و میسریە ئێمە خەڵکانێکی هێمن و ئاشتی دۆستین و لە جەنگ بێزارین و لەبری ئەو دیاریانەی کە داومانەتە ئێوە هیچ شتێکمان جگە لە زانیاری بەسوود ناوێ بۆ ئەوەی ئاستی زانستی و پیشەیی خۆمان بەرز بکەینەوە. ئێمە زۆر حەزەکەین کە بزانین سەربازە لیبیەکان کە لە سوپای میسردان چۆن چەکەکانی خۆیان بەکارەهێن و حەزەکەین کە مانۆڕی گالیسکە زێڕین و تیژڕەوەکانی ئێوە ببینین و ئەزانین کە گالیسکەکانی ئێمە لە چاو گالیسکەکانی ئێوەدا قورسن و خێراییان کەمە ئێمە ئەزانین کە هەڵاتووە میتانیەکان لە دوای ئەوەی کە ڕایانکردووە هاتوونەتە ئێرە سەبارەت بە ئێمە قسەی ترسناکیان کردووە و ئێوە نابێ باوەڕیان پێ بکەن چونکە موتانە بەهۆی تووڕەیی و نائومێدی ئەوانەوەیە کە ئەویشە گەڕێتەوە بۆ ترسنۆکی خۆیان و ئەگەر ئەم کەسانی کە ئێستا لە میسردان لە وڵاتی میتانیدا بمانایەنەتەوە هیچ زیانێکیان لێناکەوت و ئێستاش ئەتوانن بگەڕێنەوە بۆ وڵاتی خۆیان و ئێمە دڵنیانەکەینەوە کە لەو بوختانانەی بۆ ئێمەیان کردووە ئەبورین و هەوڵی تۆڵەسەندنەوە نادەین چونکە ئەزانین کەوان لە تاو نائومێدی ئەو قسانەیان بۆ ئێمە هەڵبەستووە بەڵام ئەوەی کە ئێمە بۆچی هاتوینەتە ناو میتانیەوە هۆیەکەی ئەوەیە کە ژمارەی دانیشتوانی وڵاتی ئێمە زۆرە و پاشاکەی ئێمە حەزەکە ڕۆڵەکانی وڵاتەکەی زیاد بکات و لەبەر ئەم هۆیەش ژیان بۆ گەلەکەی ئێمە بەبۆنەی بەرتەسکی سنورەکەمان ناخۆش بووە و ڕۆڵەکانمان پێویستیان بە زەوی هەبوو کە تایدا کشتوکاڵ بکەن و لەوەڕگەیان ئەویست کە تایدا مەڕ و ماڵاتی خۆیان بلەوەڕێن و لە وڵاتەکەی ئێمەدا ئەم لەوەڕگە و زەوی و زارانە نییە و بە پێچەوانەوە لە وڵاتی میتانی لەم جۆرە زەوی و لەوەڕگە جوانانە زۆرە و دانیشتوانی میتانیش کەمن و لەوێدا هەر کەسێک یان دوو مناڵ زیاتری نییە وێڕای ئەمەش ئێمە ناتوانین ڕێگا بدەین کە لە وڵاتی میتانیدا ستەمکاری فەرمانڕەوایی بکات و خەڵکی لە ژێر پاڵەپەستۆی حکومەتێکی زۆرداردا پەلەقاژە بکەن و لەبەرئەوەی کە خەڵکەکە خۆیان بۆ نەهێشتنی ستەم و ڕزگارکردنیان داوای یارمەتیان لە ئێمە کرد ئێمە هاتینە میتانیەوە و ئەبێ ئەوە بزانرێ کە ئێمە وەکو لایەنێکی سەرکەوتوو داگیرکەر نەهاتووینەتە ناو میتانەوە بەڵکو ڕزگارکەری ئەم گەلەین لە چەوساندنەوەی بەرپرسە بێ بەزەییەکانیان و ئەمڕۆ بایی پێویست زەوی و لەوەڕگەمان بۆ چاندن و لەوەڕاندنی ئاژەڵەکانمان هەیە و بۆیە پێویستمان بەوە نیە کە بێینە خاکی خەڵکی ترەوە بەتایبەت لەبەرەوەی کە گەلێکی ئاشتیخوازین و ئەمانەوێت بەردەوام لە ئاشتی و ئارامیدا بەسەر ببەین. کاتێک ئەندامەکانی ئەو شاندە ئەم قسەیانە کرد و، پەیمانێ شەرابیان ئەنۆشیەوە بە جۆرێک ئاسەواری ڕاستی لە وتەکانیاندا هەست پێکرا کە سەرنجی هەموو کەسێکیان بۆ لای خۆیان ڕاکێشا و بەم لێدوانانە هەر زوو هەموو پیاوەکانی دیوانی میسریان کردە دۆستی خۆیان و پێیان بۆ هەموو شوێنێ کرایەوە بەڵام من کە وڵاتەکەی ئەوانم بینی بوو ئەمزانی کە چۆن خەڵکی لەشیژەدەن و کوێریانەکەن نەمتوانی وەکو خەڵکی تر باوەڕ بە قسەکانیان بکەم و لە مانەوەیان لەو شارە نیگەران بووم و لەبەرەوە گەڕانەوەیانم لە میسر پێباش بوو چونکە ئەمزانی کە هەموو جۆرە زانیاریەک کە لەوانەیە لە بارودۆخی میسرەوە دەستیان بکەوێ ڕۆژێک دێ کە بە زیانی میسر سوودی لێ وەرەگیردرێ.